شوبهەی دووهەم فەرموودەی پیاوە بەنی ئیسرائیلەکە دەکەنە بەڵگە کە لە ترسی خوا وەسێتی کرد بۆ کوڕەکانی هەر کات مرد لاشەکەی بسووتێنن خۆڵە مێشەکەی بڵاوکەنەوە تا ئەوەی خوا زیندوی نەکاتەوە وەک لە سای حیمانی بخاریدا بە ژمارە 1922 لە ئەبی هوڕێرەوە کە ڕیواە دەکا لە پێغمبەرەوە سەڵ الله عليه وسلم فەرمیەتی کەسێکی تاوانبار هەبوو کاتێک سەرەمەرگی هاتە پێش، بە مناڵەکانی وت کە مردم بمسووتێنن، پاشان وردم بکەن، پاشان بمکەن بە خۆڵەمێش و بە هەوادا بڵاوم کەن، وەڵڵاهی ئەگەر زیندوو ببمەوە خوا سزایەکم ئەدا کەس سزای کەسی وا نەدابێ. کاتێک کە مرد ئەوەیان بۆ کرد کە داوای کرد. خوای گەورە فەرمانی بە زەوی کرد هەموو پارچە و خۆڵەمێشی ئەو کەسە کۆ بکەرەوە. خوای گەورە پێی فەرموو چی پاڵی پێوە نایت ئاوا بکەیت. پیاوەکەش وتی یاڕەب خەشیەتوک ئەی پەروەردگار لە ترسی تۆ وام کرد خوای گەورەش لێی خۆش بوو جا دەڵێن ئەم پیاوە جاهیل بوو بە قودرەتی خوا کە دوای مردن زیندوی دەکاتەوە بەمەش کافر نەبوو وەڵام سەرەتا فەرمودەکە باسی ئەوەی تێدا نییە کە ئەم پیاوە تەرکی تەوحیدی کردووە و کوفر و شیرکی گەورەی تێدا بووە بەڵکو پیاوێکی یەکخواپەرستی خواناسی لە خوا ترس بوو ئەسڵەن ئیمانەکەی و ترسی زۆری لە خوا پاڵی پێوە ناوە کە ئەم وەسێتە بۆ مناڵەکانی بکە ئەگەر ئیمانی بە زیندوو بوونەوە نەبوایە بێ باوەڕ بواە هەرگیز ئەم کاری ناکرد بەڵگەش لەسەرەوەی کە ئەم پیاو ئەهلی تەوحید و ئیمان بوو شیرک و کوفری گەورەی تێدا نەبووە ڕیواتەکی مامی ئەحمەدە لە مسنددا بە ژمارە هەشت هەزار و چل کە دەفەرمێ، کان رجل ممن قبلکم لم یعمل خیرا قط الا التوحید، پیاوێک لە سەردەمانی پێش ئێوە هیچ کار و کردەوەیەکی تەواوی وای نەبوو جگە لە تەوحید و یەکخواپەرستیەکەی نەبێ. پاشان ئەم پیاوە هیچ گومانێکی نەبووە لە قودرەت و توانایی خوا کە زیندووی دەکاتەوە. بەڵگەکانیش لەسەر ئەوەی کە ئیماندار بووە بە قودرەتی خوا لە لەسەر زیندووکردنەوە، ڕیوایەتەکەی مامی موسلیمە، کە لە صەیحەکەیدا بە ژمارە دوو هەزار و حەوت سەد و پەنجا و حەوت هاتووە، دەفەرمێ، وان اللە یقدر علی ان یعذبنی، بێگومان خوای گەورە دەتوانێ کە سزام بدا. بە صەریحی ئەمە قسەی ئەو پیاوە بووە. پاشان بەڵگەکانی قورئان و فەرموودە و ئیجماع زۆر ڕوونن لە کافرێتی کەسانێکدا کە گومانیان لە زیندووبوونەوە هەبێ. وە لە چەندین شوێنی قورئاندا خوای گەورە باسی کافرەکانمان بۆ دەکا کە گومانیان لە زیندووبوونەوەی دوای مردن هەیە بە سەرسوڕمانەوە دەڵێن ئەئیذا میتنا وکنا ترابا ذلک رجع بعید ئایا گەر ئێمە بووینەوە بە خۆڵ چۆن جارێکی تر دروست دەکرینەوە زیندوو دەکرینەوە ئەمە شتێکی دوورە ئیمام ئەبوو حەسەنی سەبتی لە کتێبی ئیمام ئەبو حەسەنی سەبتی لە کتێبی تەنزیه الانبیا لاپەڕە سەد و نۆزدە ئیجماع نەقڵ دەکات لەسەر کافرێتی هەر کەسێک کە گومانی هەبێت لە توانایی و قودرەتی خوا کە زیندوی بکاتەوە و فەرموودەکە هیچ بەڵگێکی تێدانی لەسەر عوزر بە جەهل خی گەورە کاتێک پرسیار لەم پیاوە دەکات چی پاڵی پێوە نایت بۆ ئەم کارە پیاوەکە دەڵێت لە تاو ترس و خەشەی تۆی پرۆدگار ناڵێم من نەزان و جاهیل بووم یان بە گومان بووم دەربارەی قودرەت و توانای لە زیندووکردنەوەمدا. کەواتە کار و کردە و وەسیەتی ئەم پیاوە بەوە لێگەدرێتەوە کە لە شیددەی خەوف و ترسە زۆرەکەیدا بۆ خوا بیر و هۆشی لای خۆی نەماوە. ئەگەر ئەو ڕیوایەتەش وەرگرین کە وا لێکبدرێتەوە بە شێوازێک کە ئیمانی بە قودرەت نەبووبێ، وێ ئەم وەسیەتەشی کردووە. ئێ کەسێکیش بیروهۆشی لای خۆی نەمێنێ لە تاو ترسێکی زۆر یان خۆشییەکی زۆر لێی ناگیرێ ئەگەر کوفریش بە دەمی دابێ شێخی ئیسلام محەمەدی کوڕی عەبدولوەهاب بەم شێوەیە وەڵامی ئەم شوبهەیە دەداتەوە وەک لە کتابی الدرر السنیە بەرگی یەک لاپەڕە دوو سەد و چل و شەش دا هاتووە دەفەرمێ إنما أخطأ من شدة خوفه وقد وقع الخطأ في الكثير من الخلق من هذه الأمة واتفقوا علی عدم تکفیر من خطا دەفەرمێ ئەم پیاوە هەڵەی کرد لەتاو ترسە زۆرەکەی نەک عوزر بە جەهلی هەبووبێ جاهل بوێ بەرامبەر بە قدرەتی خوا فەرمێ ئەم پیاوە هەڵەی کرد لە تاو ترسە زۆرەکەی و زۆرێک لە خەڵکی هەڵیان توش دەبێ یەکڕیزی هەیە لەسەر تەکفیر نەکردنی و کەسی کە دەکەوێتە هەڵەوە لە بەترسێکی زۆر یان خۆشیەکی زۆر کە عقلی لای خۆی نەمێنێ ترس و خەشیە زاڵ بووە بەسەریدا ترس و خەشیە زاڵ بووە بەسەریدا و عقل و بیرۆشی نێشتۆتەوە بۆیە لی نەگیراوە یان وەڵام دەدرێتەوە کە ئەم پیا و ئەهلی فەتڕە بووە ئقامە حجێ ڕیسالی نەکراوە لە بابەتی زیندوو بوونەوەدا ئەمەش وەڵامێکی ترە بۆی کە پەیامی ئاسمانی و پێغمبەری پێ نەگەیشتووە وە زیندووبوونەوە عەزابی دوای مردنیش مەشهەدێکی خەبەری قیامەتە، دەکرێت پێش گەیشتنی پەیام و بانگەوازی پێغەمبەرێک مرۆڤی ئیماندار جاهیل بێت پێی، ئەوەتا دەبینین کاتێک ئافرەتە یەهودیەکە هات بۆ لای دایکمان عیشە رضی الله عنها بۆی پرسیاری لێ بکە لە کۆتایی دافرتەکە وتی ئەعاذەکی الله من عذاب القبر خوا بت پارێزێ لە سزای کۆر ئەو بوو دوایی دایکمان عیشە پرسیاری کرد لە پێغەمەری خوا علی سڵات و سلام ایعذب الناس فی قبورهم ئایا خەڵکی لە گۆڕەکانیان سزا دەدرێن ئەوە بوو پێغەمبەری خوش صل الله عليه وسلم پەناوی بەخوای گەورە کرد لە سزای گۆڕ وەک وەڵامێک بۆ ئەوەی کە بەڵێ بێگومان سزای گۆڕ حەقە دەیتا و کاتش دایکمان عیشەنەی دەزانی کە مردووەکان لەناو گۆڕدا سزا دەدرێن ئەمە جوڵامێکی بەهێزی ترە قامە حوجەی ڕیسالی نەکرابوو بۆیە قیاسی ئەمانە ناکرێ بە غەیری ئەوان و هەندێکی تر لە زانایان بە وەڵامیان داوەتەوە کە ئەم پیاوە جەهلی هەبوو بەرامبەر سیفەتێکی خوا زانان زانانی خلافیان هەیە لە تەکفیری جاهل و سیفەتدا نەوەی لە کتێبەکەیدا بە هەمان شێوە شەڕحی سەیحی مسلیم بەرگی حەڤلا بڕ حفتا دوو باسی ئەم وەڵام و بۆچوونشی کردووە بەڵام ئیبن حەجار لە فەتحدا وەرگی سیانزە لاپەڕە 1990 دەڵێ ئەمە دوورترین قسە و بۆچوونە کەواتە بە هەر بارێکا بێ ئەم فەرموودەیە ناکرێتە بەڵگە لە دژی ئەو هەموو ئاەتی قورآن بۆ چەسپاندنی ئەو عقیدە بەتاڵی کە هەر کەس بە جەهل و نەزانین کوفروشیکی کردیان تێیدا بوو ڕۆشتەوە بە لای خوا ئەوە عزری هەبێ و هیچ یەکێ لە زانایانی سەلەف و ئائیمەی نەجد ئەوە عەقیدە و مەنهەجیان نەبووە بەڵکو ئەمە شوبهەی جەڕجیسیە موڕجیەکان بووە کە موجادیل و موحامی گۆڕ پەرستان و شەخس پەرستان بوون دەیانوت هەموو ئەوانەی هاوار و هانا بۆ ئەولیا و پیاوچاکان و گۆڕەکان ئەبەن هیچیان کافر و موشریک نین مادام بە نەزانین و جەهل ئەو کارە بکەن ولا ولا ولا يكفر الا المعاند دەفەرمێ هەندێک لە مجادل و محامیەکانی گۆڕپەرستان چۆن ناویان دەهێنێ هەندێک لە مجادل و محامیەکانی گۆڕپەرستان و شخص پەرستان بەسەرهاتی ئەو پیاوەی وەسێتی کرد کە کەس و کارەکەی دوای مردنی بیسووتێنن دەفەرمێ ئەمانە ئەم بەسەرهات و قسەیە دەکەنە بەڵگە لە سەرەوەی کە هەڵگر و بکەری کوفر بە نەزانین کافر ناکرێ تەنها کەسێک تەکفیر ئەکرێ کە نکۆڵی کار بێ معاند بێ حەقی بۆ ڕۆشن کرابێت و پاشان نکۆڵی و ئینکاری بکا جا وتەکەی ئیمامی گەورە ئەبا بوطین زۆر ڕوونە لە ڕەدی جەڕجیسیەکان و مورجیەکاندا کە ئەوان ئەم فەرموودەیە دەکەنە بەڵگە، دەکەنە حوججە بۆ خۆیان لە بابەتی عوزر بە جەهلدا لە شیرک و کوفری گەورەدا.